حەوتەم لە پەرتووکی دیوانی قانع لە کۆکردنەوەی بورهان قانع دیوی دووەم لە لاپەڕە 1939. ئەوەندە یاس و بێزارم لە عالەم چۆڵییە جێگەم سەفی نەگبەت لە چواردەورم بە عەینی وەک سوپایەکە دەخیلت بم لە دەس میحنەت فیرارت قەت نەبێ هەرگیز لە بۆ دەفعی خەم و غوسسە بەڵا پشت و پەنایەکە ئەیا ملهوڕ بە مەهتوکی مەفکرە سەر کزی بێ دەس کە چون دەرمانی چەند دەرد و برینی زل گیایەکە لە دورۆ پێ مەڵێن قانع پیاوێکی ملەستورە. بە دیقەت بێن تەماشا کەن کە هەر فرمێسک و ئاهێکە. پێنج خشتەکی لەسەر شعری حەمدی ساحب قڕان. شوکری خوا کە پەردەی میحنەت دڕایەوە پەترۆی برینی عاشقی شەیدا کولایەوە دووبارە جەژنە ئاگری عوشرەت کرایەوە بولبول بە خەندە دێت و دەڵێ دەی بڕایەوە شاخی درەختی عومرە شکۆفەی ژیایەوە. جۆش و خرۆشی هەورە کەوا هاتە زار و شین نەعرەی سەدای بەرقە ئەنرکێنێ ئەو بەقین سەیرانی سەیرە گوڵاڵە بە دوو چاوی پڕ نمین تەقلیدی دیدەکانی منی کردووە زەمین هەر کوێرە شیوە کە چەشمەی تێدا ژیایەوە. سوڵتانی بەفری شاخە پەرێشان و ماتەمە ئۆردووی سەهۆڵ و زوقمە کلیلەی هەموو خەمە ڕۆژی نەجاتی وەحشی و سەیرانی ئادەمە نەورۆزە جەژنە بۆیە چراخانی عالەمە یا ئاگرە لە عومری شی تا چوو کوژایەوە. دارانی لانزارە هەموو هاتنە زمان دارانی لانزارە هەموو هاتنە زمان کێکڤ بە سۆز و سازەوە بانگە کا لە ئەرخەوان بڕوانە سووچی باخ لە سروەی بەری بەیان عەرعەر لە لەنجەدایە لە ڕەقسایە سەروەکان. بەرگی چەمەن لە ڕەنگی زموڕرەد کرایەوە. نرکە و گوڕەی شەماڵە کە هات چەشنی شێری نەڕ. چووزەی بنی درەختە لە دوژمن کە کەوتە گەڕ. کوڕ ناخەڵەف نەبوو کە نەترسا لە شۆڕ و شەڕ. خێڕولخەلەف نیهالی لە جێ دایە سەوز تەڕ دارێ بە بەفر و بادی زمستان شکایەوە. ئازیزە بانگەکە بە سەدایەکی نەرمەوە بڕوانە بۆ چنوور لە شاخە بە سەرمەوە بەم پەستیەش ببینە گرەوی لێ ببەرمەوە گوڵ دەستی یاسەمینی لە مل دا بە شەرمەوە فەرمووی زەمانی بولبولە با بێتە کایەوە. ئەیامی تۆڵەسەندنی سوڵتانی نەوبەهارییە ئەم ڕۆژە ڕۆژی میوە کە زنجیری داربییە کوانێ وەنەوشە لە کوێ دایە دیار نییە وا تێدەگەم لە بەزمی چەمەن دا چرا چییە هەنگامی وەسڵە شەسپەڕ و مینا بە یەک ئەگەن پەردەی زەفافە قەوس و قەزح ڕاکشایەوە بڕوانە چاوی هەو کە جۆش و خرۆشی کرد دارانی سەرکڵاوە هەموو سەوزەپۆشی کرد گەنجی چیا بە جاڕێ گوڵاڵەی لە کۆشی کرد لیمۆ قەدەح لە چاوی تورونجە کە نۆشی کرد بەد مەست و سەرکەشە بەشی نەرگس نەمایۆ. ئاخر نەفەسیە کلیلە کە تەرکی کەلامە کا. زستانی ساردە ویداعی لە خاس و لە عامە کا. نۆبەی بەهارە براکەم حوکمی خۆی بە کامە کا. گەردن کەچە وەنەوشە لە زەنبەق سەلامە کا. نیلۆفەرە بە قەهقەهە لێوی کرایەوە کاتێ کە هەورگرتی سەراسەر هەموو زەوی تاڵانی بەفری کرد چ لە بەرزی چ نێو نەوی سوور هەڵگەڕا گوڵاڵە لە شادی کە تێگەیی مووکانە ئەرخەوانە لە تارایی پەمبەیی خوێنی دڵی بە خەمزەی شیرین تکایەوە. ئەو خاتەمی نگینە کە سەنرا لە ئەهریمەن، دووبارە کەوتە دەستی سولەیمانی یاسەمەن. ساڕێژی کرد برینی بە بای شەماڵ دارەبەن، چەترێکی بێ بەرە کە درەختانی ئارەوەن. خێوەت کە دوو بەرە نییە سێ بەر بە لایەوە. سۆفی بە خۆت و ڕیشەوە خۆت لادە مەگرە ڕێ بڕوانە بەزم و شۆر و سەفایە لە شار و دێ تۆش وێردی خۆت بگۆڕە وەرە سەر باسی میم و یێ هەر عەتری بیدمشکە نەسیمی سەحەر کە دێ نەی دێتە ڕەقس و لەنجە ئەخاتە کایەوە جەنەت شکێنە کاکە هەموو کێو و دەشت و دەر حوری نگینە برا نازی یاری سیمبەر تەئسیر ئەکاتە ڕۆح و ئەبرژێ هەموو جگەر خوێنی ئەمەندە گەرمە گوڵی ئاتەشی سەحەر لوئلوئی شەونمی لە مەزاقە توایەوە. ئامادەی گرتنی داوێنی یارە دڕکەزی گەنجێکی چواردە ساڵ و تەڕ و تازەیە کەچی سەر دانەواوی سەلامە کە وەخت تێچناری دی پەستی مرادی حیکمەتە باڵای شۆڕەبی وەرنە جوانە قامەتی بۆچی چەمایەوە. بڕوانە کێووکەژ هەموو گوڵزارە دامەنی خونچە بە شۆری بولبولی موشتاقە پێکەنی هێلانە دۆزە پۆڕ و ئەپرسێ لە مەڵبەنی کەو کۆهساری گرتووە سەحرایە مەسکەنی هودهود بە تاج و حاجی بە شان و عەبایەوە. وا جاڕی دا چەمەن کە گەیشتم بە ئارەزووم شاباشی گوڵەکەم لە نەبوونی زستانی شووم کۆترەڵێ لە شوێنی جووتی خۆمە هاتوچووم تەبریکی ساڵی تازەیە بازە مورادی بووم هاتۆتە دەر لە خەڵوە بە ڕیشی ڕیایەوە وەک هەوا کەوتوومە گێژی گونبەدی ئەفلاکەوە ڕەبی بیبینم وەکو کیسرا بە سینەی چاکەوە هەر کەسێ ئەربابی دڵ بێ جەرگی دایم لەت لەتە بێ تەماشایی بێ دڵیش کە چۆن لە ناز و نیعمەتە سەیری چەرخی چەرخە کۆنە چۆن خەریکی زەحمەتە بۆ کەسێ تا سەر وەفاداری نەبوو بێ مروەتە سەیر ئەسکەندەرەکەی ڕۆیی بە مشتێ خاتۆ. پێرێ پاشا بوو فڵانی ئەمڕۆوا بۆی دەرچووە دوێ گونی گونداری ئەبڕی ئەمڕۆ خۆی بێگون بووە حەق بە حەق نادا زەمانە هەر تەبیعی بەدخووە. چاکە دایم هەر لە پێناوی خراپە ون بووە گەوهەری دەریا بە دایم وا لە ژێر خاشاکەوە مەیلی بێ سوڕی ئەدات و تۆ ئەخاتە ڕیزی میر ڕۆژی میرێکیش ئەخاتە ناو فەلاقە و دار و گیر ئەبلە دایم خۆش دڵ و پڕ خەمە دانا و ژیر هەر شکستی ئەهلی مەعنای مەتڵەبە دەورانی پیر ڕەش ئەخاتە سەر سپی پیسی ئەکاتە پاکەو چی بکا عاقڵ بە بێ دەس سەر کز و قانع نەبێ شەهد و شەکەر تاڵە لای من بۆ خەمم نافع نەبێ نەفسی بەدکارم لە مەولا گەر تەواو تامع نەبێ ئینتیقامی خۆ مەسێنم جەهل لە گەر مانع نەبێ شۆعلە ی ئاهم مەنێمە خەرمەنی ئیدراکەوە. من کە جەرگی خۆم کەباب و خوێنی دڵ وەک شەربەتە ئەو قوڕەی پێواومە بۆ خۆم تاجی فەخر و عزەتە چونکە مەشهورم بە قانع کافیە ئەم سەروەتە خەرقەی شاه و عەسای موسا لەلام بێ قیمەتە فەخری ئێمە وا بە کەوڵ و پۆست و دار مەشاکڵ. من کە گیرۆدەی زەمانم پێم بڵێن بۆ کوێ هەڵێم قەت نەبوو بووکی مەرامی خۆم بنێما با خەڵێم خۆ هەمیشە هەر وتوومە و وێستەکەش دیسان ئەڵێم عیبرەتە ئەربابی غیرەت تێ بگەن من چی ئەڵێم ئەهلی عیسمەت حەپسە سەربەستی بەلای بێباکەوە. بۆ نەما مەیدانی شۆڕش، بۆ نەما بەزمی غەزەب؟ بۆ شکا و بەسرایە ئەستۆ سەر بە سەر دەستی تەرەب؟ کوا ئەمیری دەنگ دلێر و حاکمی عالی نەسەب؟ بۆ نەمانی دین و غیرەت، هیمەتی کورد و عەرەب؟ وا بەسەر لەوحەی کیتابی حەسرەتی ئەتراکەوە. سەیری ئەم خولیایە کەوتە مێشکی کوردی دەربەدەر غیرەتی ئەربابی هیمەت بۆ فلس چوو بە هەدەر خوێنی ئەولادی ئەڕێژێ بۆ تەماعی پڕ زەرەر قەومەکانی ڕوپیەخۆرم پێمەڵێن نەی قوڕ بەسەر کەر بە جۆ بمرێ شەهیدە سەگ بە گۆشتی لاکەوە. هەرچی ئەم چەرخە ببینێ شیوەنی پڕ خەم مەکە تا دەمی ئەگرێ هەمیشە زەم لەبانی زەم مەکە چاوی عیبرەت بینی دانا ڕۆژ لە ڕۆژتر تەم مەکە تا دەبێتە موڵکی ئەربابی حەمییەت کەم مەکە ئاگری تاجر ئەنێتە خەرمەنی مەلاکەو. شەرت وعەدە عیزەتی نەفسم بە سەد گەوهەر نەدەم سەر لە پێناوی دڵا نەڕوا ئەبێ قەت سەر نەدەم غەیری ئالی پاکی حەیدەر دڵ بە هیچ دولبەر نەدەم شەرتە تا ڕۆژی قیامەت دەس لە ئەژنۆ بەر نەدەم سەر لە قوڕنێم بۆ سەیادەت بەو دڵەی خەمناکەوە. بۆ نەژاکێ گوڵ لە گوڵشەن بۆچی گەش بێ ئەرخەوان چۆن لە سەردا دانەڕێژێ خوێنی هەوری ئاسمان بێژە بولبول لاڵ و لەنگ بێ قەد نەخوێنێ بەربەیان بۆ دلێری حەزرەتی مەحموود مەمدووحی جیهان تاقە یەک گوڵ بوو بە فەرقی پیری ئەحمەد کاکەوە. داد و بێداد و فوغانم بۆ نەکەم با هەر بکەم قوڕ بپێوم هەر لە تەوقی سەر هەتا نووکی قەدەم دوو بە دوو وەک جێگەداری خوسرەو و جەمشیدی جەم بۆ دوو مەحموود خان نەمیری سەر حەددی ڕۆم و عەجەم بوون بە ئەسحابی قوڕەیش و چوونە سلکی چاکەوە. سا قەڵەم هەڵبگرە قانع بێرە نووسین عەنقەریب هەر بڵێ خەتمە بە حەمدی سەروەری پۆلی ئەدیب حەمدیا فەرمووتە ئەمڕۆ میسراێکی دڵفریب ساڵی تەئریخێ دەنووسێ ئالی کاک ئەحمەد غەریب کەوتە عالەم دڵ حەزین و دیدەی نم ناکەوت. سەبا ئەوەی مەحرەم بە دەردم بێ سەبایە ئەوەی دەسخاتە سەر شانم عەبایە کراسێکی سەبووریم کردە بەر خۆم گڕی جەرگم سوتانی هەر کەوایە تەپ و کۆی دووکەڵی دڵمە لەسەر سەر ئەڵێی تاج و نیشانەی پادشایە چەواشەی چەرخی چەپگەردە ئەنیسم لە بیری خەم نەچووم هەر وەک برایە فەلەک بەردی بە سەرما دا پزیسکەیی لە تاریکی شەوی بەختم چرایە کە من موڵکی نەبوونی موڵکی خۆمە لە پێش چاوم هەزار کیسرا بە کایە هەتا دڕی نەفیسی نیکتە خۆش بێ مەڵێن قانع لە دونیا دا گەدایە. با پێشکەوین کوردە بڕوانە کە دونیا چۆن خەریکی سەروەتە ڕەبی تۆ ڕاستۆ نەبی وا ئیش و کارت غەفڵەتە کوردە شەرمی زەند و بابە ئەردەڵانت ناتگرێ هۆزی ناڕێک و درۆزن سوودی دەرد و زیللەتە قومبەلەی زەڕڕی و تەیارە و ڕادیۆت دیوە بە چاو و تەمێ خوار نابی کە تۆ ڕەفتارەکەت هەر وەحشەتە گوێ لە یاری پڕ گەزاف و پڕ درۆ مەگرە بە هیچ چون شەریکی کردنی پیاوی درۆزن نەگبەتە تۆ لەگەڵ هاوتیرەکەت دەست ناگری تا سەر کەوی گەر بە تەنیا هەوڵی خۆتە ئارەزووت زۆر زەحمەتە وابزانم وازانی جوانی و لوسی بەسە میلەتێ تۆ سەردەسەری بی قوڕ بەسەر ئەو میلەتە هەر کەسێ لافی درۆی لێدا وتی دڵسۆزتم تەجرەبەیەکە جا ئەزانی چۆن خەریکی تەفرەتە تەجرەبەیکە جا ئەزانی چۆن خەریکی تەفرەتە پرچ و بەرماڵ و سیواک و ڕیش و کەشکۆڵ و عەبا بۆ سواڵن کەی ئەمە ئەسبابی شین و حورمەتە. لاوی کورد خوێندن بخوێنە یەکیەتی و ڕاستیت ببێ جا ئەزانی کێیە قابیل تەخت و تاج و دەوڵەتە قانعە هاوار نەکەی ئەمما چ کەس گوێ ناگرێ قانعە هاوارەکەی ئەمما چ کەس گوێ ناگرێ زەڕبی تەمسیلە. بەر ئاگرت بێ قیمەتە. نەورۆزنامە لاوی کورد جەژنی نەورۆزە ئەمڕۆ کاتی کوشتوکاڵتە، کاتی سەیری دۆڵ و شی و سەرکەژی خاڵ خاڵتە تا بە کەی هەر ئارەزووی دانشتنی ناو ماڵتە تا بە کەی کۆڵکێشی خەڵق و پووش و دڕک و داڵتە هۆشی نانی خۆت ببێ ئەوڕۆ کەوا سەرساڵتە. چاوی نوستن هەڵبڕە و بنواڕە دەشت و کۆهسار خۆت و گاجووتت گاجووتت بە جارێ بچنە مێرگ و مێرغوزار تۆ بە زۆر و هێزی بازووت ئەو بە شانی پڕ دەمار بەرگی زستانی فڕێدە و هەڵسە بۆ سەر ئیش و کار ڕاپەڕە ئەم ڕۆژە ڕۆژی خزمەتی منداڵتە. بێنە سەر مەیدانی غیرەت بۆ ژیانی نیشتیمان دەست یەک بگرن بە هیمەت پشتی یەک بگرن جوان دەنگی ئازادی و برایی با بگاتە ئاسمان سەیری ئەم شاخ و چیایە چۆن بە چاوی چاوەڕوان چاوەڕوانی هەڵمەتێکی ڕەنجیشان و گاڵتە. لاوی خوێن گەرمم درەنگە بێنە بەزمی هاتوچوو تێبکۆشین بۆ وەتەن هەر تا دەرێنی نابڕوو چاوێ بەر زۆکە و ببینە حاڵی خاکت زوو بە زوو نیشتیمانت کانی زێڕ و زیوە بۆ دەستەی عەدوو تۆ کە نانی جۆت ببێ ئەو ڕۆژە جەژنی ساڵتە. هەڵکە باڵی نیشتیمانی بیری میللی بێنە سەر خوێنی بەدگۆی نیشتیمانت زوو بڕێژە بێ خەتەر تا بە کەی پەستی و پەشێوی ئەی گرۆهی پڕ هونەر وا دراوسێ سواری با بوون چوونە ناو کوورەی قەمەر تۆ تەریق نابیتەوە کوردە ئەمە ئەحواڵتە وا بەهارە سەر کەوە بۆ سەر ملە و ئێلاخ و گرد ئاوڕێکی دەوری خۆت دە و تێ بفکرێ دەستوورد بێنە بەر چاوت نموونەی میوەهاتی زبر و ورد گەر بە چاوی نیشتیمانی سەیری خاکی خۆتت کرد ئەوروپا موحتاجی میوەی وشکی ئاڵوواڵد. لاوی خوێن گەرمم بزانە خاکەکەت هەر نیعمەتە حورمەتی خاکت بزانە موستەحەقی حورمەتە مەعدەنی زیو و تەڵایە کانی دڕ و سەروەتە. مەعدەنی زیو و تەڵایە کانی دڕ و سەروەتە پێت بڵێم ئەم خاکە کامە تا بزانی جەننەتە یادگاری هۆزی مادو زەند و پوری زاڵتە کوانێ لاوی تۆڵەسێنم بۆچی ئەمڕۆ گوم بوون کوانێ شێری شێر شکارم ڕێگەیان گوم کردوون کوانێ سوارەی ڕم وەشێنم بۆ لە تیپا دەرچوون. داخی دا خانم وەتەن ئەولادەکانت نوستون ئەو کەسەی قوربانی تۆ بێ قانعی بێ ماڵتە. بەهاری ئەمڕۆکە مەوسمی سەیرانی نەوبەهاریە. ئەمڕۆکە ڕۆژی دەستەی یاران و یارییە ئەمڕۆکە ڕۆژی زەوقە لە ئەربابی ئەهلی دڵ ئەمڕۆژە ڕۆژی قەهقەهی جامی خومارییە ئەمڕۆکە ڕۆژی عیش و نیشاتە لە عالەما ئەمڕۆکە ڕۆژی جەژنی هەموو کوردەوارییە. دامانی کێوەکانە لە سەد ڕەنگاڵ و داڵ سەربەندی شاخەکانە بە گوڵ نادیاریە فەڕاشی بای شەماڵە چەمەن زێب و فەڕەدە زوڕاعی هەوری تاڵە خەریک ئابیاریە هەر خونچەیە بە کەیف و دەماخە لەسەر چڵە هەر بولبولی هەژارە ئیش و کاری زاریە هەر دەنگی دەفە بە عیشەوە وا حەسرەتا ئەڵێ هەر ڕەنگی کەفە لە نەهج و مەقاماتی ئاریە هەر ڕەنگی هەر ڕەنگی کەفە لە نەهج و مەقاماتی ناریە هەر گوێیە پڕە بێ لە سەماعی ڕوباب و نەی هەر نەفسە زلە بێ لە شەرارات و هاریە هەر مێشکە پڕە بێ لە خەیاڵی وەتەن وەتەن هەر کوردە کەڕ ئەبێ کە چلۆن دەردی کاریە هەر کەس لە ژینی خۆی بە تەواوی موفەڕەحە ئیلا کە ئیشی کوردە کزی و بەردە باریە. زەڵمە ئەسیری جەور و نەزانین لە عالەمە شەڵمە کە ئەشکی حەسرەت و ناڵینی جاریە تاجی نگین و عیزەدی بەرباتە تانجەڕۆ تاجی نگین و عیزەتی بەربادە تانجەڕۆ سیروانە ئەشکی خوێنی بە لێڵی فواریە کوێستانی کوردستانە بە گریانەوە ئەڵێت ئەی وای ئای های چ دەردێکی کاریە قانع لە حەسرەتی خزمانی کوردا هەر ئەڵێت ئەم کارە کاری کوردە نەوەک کاری باریە. یاری من جلوە فرۆشە دڵی غەداری هەیە. سەری سەرپۆشی کەتان و چاوی بەخماری هەیە قۆڵی قۆڵبەندی تەڵا چاوی کلە لێوی شەکەر دەم سەدەف شیری برۆی جەوهەری خونخواری هەیە ژێرچەنەی لەعل و عەقیق و ملەوانەی زێڕین گۆ لە مل دیدە بە کل پەرچەمی ئاوداری هەیە پێ بە پاموری فەرەنگی چ خوەشە وەختی زەفاف. نازونوزی شەوی وەسڵی و کە ئەسراری هەیە قەرە زوڵفی وەکو ڕەشمار و سەری زوڵفی حەفی لێو چ لێو بەرگی گوڵ و دوو پەڕی گوڵناری هەیە قانعە قوڕ بەسەرت بۆ غەزەل و ئەوسافت عیشق بازی بۆ کەسێ چاکە کە دڵداری هەیە. شۆخی جوان دڵ دەڵێ یاری تەڕ و شۆخی جوانم گەرەکە دۆشەکی نەرموشل و دەستەملانم گەرەکە نەزەری دوور و خەیاڵی پڕوپووچم ناوێ خەمی ئەبرۆی سیه حەڵقە کەوانم گەرەکە مەکر و ئەفسوونی ئەم و ئەو لە نەزەرما هیچە بۆ قینەی دەنگی دمەک ساز و چەقانم گەرەکە داو و تەزویری درۆزن بە چ کارم نایەت زیڕە زیڕی شەوی تاریک و نیهانم گەرەکە. لا بە تەزبێحی دوو سەد دانە لە بۆ ئیشی ڕیا قەهقەهەی خونچە دەم و چاوی جوانم گەرەکە گەر بڵێن کەیفی ئەتۆش هەرچی تەوێ حازرە بۆت سمتی خرتی شلکی دوختەری خانم گەرەکە قانعی وێردی شەو ڕۆژی ئەمەس هەر ئەیڵێت ڕوومەتی سوور و خڕی ئافەتی جانم گەرەکە. کوڵمی سوور تا شوعاعی کوڵمی سوورت دەرکەوێ شەسپەڕ چییە؟ یا لە بەینی دوگمەوە سینەت ببێ مەڕمەڕ چییە؟ غەمزەبازی یاسکەکەی دەرگانەکەت گەر ڕوو بدا تازە ئەسپی هاڵەدار و یا ئوڵاخی لەڕ چییە؟ پەرچەمی بۆ عەمبەری زوڵفت ئەگەر زاهیر ببێ، نەرگسی بێ بەرگ و ڕووت و سۆسەنی بێ فەڕ چییە شاهبازی چاوی مەستت چنگ بخاتە سەیدی دڵ؟ مژگرە یا کوندەبوو یا خۆ شەهێنی گەڕ چییە گەر بەیازت عارزت دەرخەی لە ژێر چارشێوی ڕەش؟ بەفری کوێستانی چ جیلوە تەرزەلووکەی تەڕ چییە؟ وەختێ عاشق مەستی دەردی دڵ ئەبێ باکی نییە. تازە بەدگۆیی ڕەقیب و فیتنەیی پڕگەڕ چییە؟ قانعی گەر بێ جەماڵی دولبەری خۆی دەسکەوێ، پوولە سوورەی بێ ڕەواج و دەرهەمی بێ زەڕ چییە؟ خەتای بێ عیرفانییە. باری نەگبەت تا بە کەی لەم جادەی عوریانییە؟ بیرکەنەوە بۆ خاتری جەمشید و ئەیوبی وەلی بۆچی دەسەڵ ناگرن لەم بێ سەرو سامانیە هەر کەسێ بۆ خۆی بە جارێ بوو بە پیاو و هاتە ڕیز ئێمە پەستین گش خەتای بێ مەکتەب و عیرفانیە فکری کوردی ئینحیساری دوو شتە و هیچێکی تر یا کەری پیاوی نەفامە یا خەریک شەیتانیە. قانعی هەر وەختێ ئەمرێ هیچ نەخۆشینی نیە غەیری زووخاوی نەزانی و وەرهەمی کوردانیە.